دەی سوێند ناخۆم، مەبەستی لەوەیە سوێند دەخۆم بەو ئەستێرانەی ئەگەڕێنەوە بۆ ئەو شوێنانەی لێیانەوە هەڵهاتوون. الجوار الکنس. ئەو ئەستێرانەی کە گەڕۆکن و لە ژێر تیشکی ڕۆژا ونەبن. واللیل اذا عسعس. تا خوای پروردگاری هەموو جیهانەکانیش نەیەوێ و مەیل نەکا ئێوە مەیلی گرتنە بەری ڕێی ڕاست ناکەن.